گەیشتینە خاڵی بیست و حەوت الأسباب المفیدە في اكتساب الأخلاق الحميدة ئەو هۆکارە بەسوودانەی کە دەبن بە هۆکار بۆ دەستخستنی ڕەوشتی جوان یەکێکی تر لەو هۆکارانە التواصي بحسن الخلق ئێمە ئامۆژگاری یەکتر بکەین بە ڕەوشت جوانی ئامۆژگاری یەکتر بکەین بە ڕەوشت جوانی بۆ نمونە باوک ئامۆژگاری کوڕەکەی بکە کچەکەی بکە خێزانەکەی بکە برا ئامۆژگاری براکەی بکە خوشک ئامۆژگاری خوشتی بکە دایک ئامۆژگاری مناڵەکانی بکە جیران نەسیحەتی جیران بکە ئەخلاقی جوان بێ ڕەوشتی جوان بێ ئەو ئامۆژگاری کردنی یەکترە سوودی دەبێ یان نایبێ دەیبێ ئینشاءاللە وذكر فإن ذكرى تنفع المؤمنين ئەوا سوودی دەبێت و ڕەوشتی مسوڵمانی پێ جوان دەبێت ان شاء الله بۆیە نەڵین وەڵا کاکە هەر کەسە خۆی لەسرە هەر کەسە ئەچێتە قبری خۆیەوە کەس ناچێتە قبری کەسەوە من چیم داوە لەم خەڵکە خۆ من مەسئول نیم لێیان برا مەسئولی چۆن مەسئول نیم إنما المؤمنون إخوة إيمان داران براي يكترن چیت بۆ خۆت پێخۆشە دەبێ بۆ برای مسلمانیشت پێخۆش بێ چیت بۆ خۆت پێ ناخۆشە بۆ برای مسلمان پێ ناخۆش بێ نەک بڵێ وەڵام من خۆم باش مەقی ترم کەسی ترم نییە ئەگەر ئامۆژگاریەکی باشی کردین کە هەدەفی تێیدا ئەوە بێ ئێمە چاکات کەسێک دێ نەسیحەتت دەکات بۆی چاک بیت و ڕەخنەت لێ دەگرێ ڕەخنەیەکی بیناکار ڕەخنەیەک بۆ ئەوەی کە تۆ بەرە و چاکە بەرێ ئەوە قبولی کە براکە بەم قبولکردنی نەسیحەتە تۆ تەواو دەبی چاکتر دەبی باشتر دەبی بەرزتر دەبی ئیمانت زیاتر دەبێ نەک تۆ بڵێ من قبولم نییە کەس بە من بڵێ هەڵیت وەلا دەنێیت و نایهێڵیت وردە وردە خۆت بەرەو کامل بوون دەبەیت ومما يبعث على التخلي عن الاخلاق الساقطه ئەوە دەبێتە هۆکارێک بۆ ئەوەی کە تۆ هەر ڕەوشتێکی نزم و ناشیرن هەبێ لە تۆدا لای ببیت بۆ چونکە براکانم المؤمن مرآت و اخیه المؤمن ئیماندار ئاوێنەی برای ئیمانداریەتی ستا من خۆم نازانم جامانەکەم چۆن بەستووە نازانم وڵا بەڵام تۆ دەیبینی لەوانەیە عیبێکی تێدا ببینی پێم بڵێ ئەها مامۆستا ئەو شتە ئاوا لێ بکە یعنی کەواتە بەرامبەرەکە تۆ دەخوێنێتەوە کە خۆت ناتوانانی وا خۆت خۆت بخوێنیتەوە بۆ یەکە برای مسلمانت بوو بە ئاوێ نەبوت پێیوتیت ئەها ئەو عیبەت هەیە ئەو نقصانیت هەیە ئەو خەلەت هەیە لەو شتەدا باش نییە ئەوە تۆ سوپاسی خوا بکە کە برایەکی بۆ داناویت هەڵەکانت بۆ ڕاست کاتەوە نەقسەکانت بۆ پڕ کاتەوە و ناشیرنیەکانت بۆ جوان کاتەوە دەبێت سوپاسی خی گەورە بکەیت لەسەر ئەوەی کە برایە کە بێ تۆ بەرەو چاچی و بەرەو جوانی و بەرەو کاملی و تەواوی بەرێت ئەمە نیعممەتێکی گەورەی خواییە کە خوای گەورە برایەکت بە نسیب کات مسلمانێک ئاوا ئامۆژگاری کاری تۆ بێ و نەسیحەتکاری تۆ بێ فعلى من نصح أن يتقبل النصح پێویستە چی بکات ان يتقدم الى خواصه پێویستە بە ئەو کەسانەی کە ڕەفیقی تایبەتی ئەون جا ئەگەر کەسێک بۆ نمونە خەڵکانێکی لەگەڵ بەو خەڵکانە کۆمەڵە تەڵەبەی هەیە بە تەڵەبەکانی کۆمەڵە ڕەفیقی هەیە بە ڕەفیقەکانی بڵێ چیان پێ بڵێ پێیان بڵێ کاکە ئێوە بپشکنن بگەڕێن عیبەکانی من بدۆزنەوە ڕەحمەتان لێبێ پێم بڵێن رحم الله امرأ أهدى إلي عيوبي ڕەحمەتی خواتان لێبێ عەیبەکانی خۆم پێ بڵێن لەوانەیە من خۆم هەستی پێ نەکەم ئێوەش مجاملەم بکەن مجاملەم مەکەن پێم بڵێن نەسیحەتم کەن ئەوە عیبە ئەوە عیبە ئەوە عیبە کەواتە کە تۆ پێویستە لەسرت هانی ئەو ڕەفیق و دۆست و برایانت بدەی کە لەگەڵتن بۆی عیبەکانت بدۆزنەوە و پێت بڵێنەوە بۆی خۆت چاکەی نەک جارێک لە جاران کەسێ نەسیحەت کە تووڕەبیت و دەڵی دیارە من کۆمەڵە عیبم هەیە و ئەوانە شەمووی دەیزانن ئەگەر فریای خۆم نەکەوم و خۆم چاک نەکەم ئەوانە لە ناخی خۆیاندا گاڵتەم پێ دەکەن لە ناو خۆیاندا گاڵتەم پێ دەکەن هەرچەندە ظاهری بەم نیش نەڵێن نەوەڵا باش وایە چی بکەم خۆم چاک بکەم بەو شێوەیە خۆی چاک دەکات و و دەفەرمێت ويقهرها على التخلص منها فإصلاح النفس لا يتم بتجاهل عيوبها باش كردن و چاکردنی نەفس بەوە نابێت کە تۆ عیبەکان لەبیر کەیت چەند عەیب و خەلەل و نوقسانیت هەیە لەبیری کەیت و ئیهمالی کەیت بەوە چاک نابی برا ئەوە چارەسەر نییە ولا بإلقاء الستار عليه نەک بەوەش پەردەپۆشی بکەیت بەوە چارەسەر ناکرێت بەچی دەکرێت بەوە دەکرێت کە تۆ عیبت پێ گوترا چارەسەریک لێرە دوو خاڵ هەیە برا دوو تەنبی هەیە ئاگامان لێ بێت یەکەمیان لە سەرەتا فەرمووی النقد البنا ڕەخنەی چی ڕەخنەی دروستکەر کەواتە ڕەخنەیەکی تر هەیە دروستکەر نییە هەدامە ڕوخێنەرە بێگومان ئەو ڕەخنە ڕوخێنەرە خاوەنەکەی ئەجر و پاداشتی نییە لەسەری کە ڕەخنەی ڕوخێنەر لە بەرامبەری بگرێ هیچ ئەجر و پاداشتێکی نییە لەسەری چکم مەبەستێتی بی ڕوخێنێت مەبەستی ئەوە نییە چاچی بکات و باشی بکاتەوە ئەجرو پاداشتی نیە بگرە چیشی هەیە گوناهیشی هەیە و ڕەخنەگرتنی ڕوخێنەر قەت بەرامبەرەکەی پێ چاک نابێت چکە بەرامبەرەکەی دڵی بریندار دەبێ بێتاقەتی دەکا خەفەتی دەداتێ نسیحەتەکەی لێ وەرناگرێ بۆ چکە مەبەستی ئەو نسیحەت نەبوو کەواتە هەندێک کەس کە ڕەخنە دەگرێ مەبەستی ڕوخاندن و شکاندنە مەبەستی بیناکردن نییە بۆ نمونە بە حساب دێتە ئەو قاڵبەوە کە نەسیحەتی تۆ دەکا بەڵام لە فەیسبوک دەیەوێ حیات بەرێت دەیەوێ سوکت بکە ئەمە بەناء یا ئەمە ڕوخێنەر و فەضحکردن و سوکایەتی پێکردنە ئەمە بەناء نییە بۆیە نە ئەجری هەیە لەسەرەوە نە پاداشتی هەیە لای خی پەرۆتگار نە بەوەش بەرز دەبێتەوە لای خوا نە بەرامبەرەکەشی پێی دەشتێت چکە دیارە نەقد دوو جۆری هەیە لە ئوسلوبی نەقدگردنەکە نیەتی کابرا دەردەکەوێت چ جۆرە نیەتێکی هەیە مەبەستی ئیخڵاس و دڵسۆزی و بەپەرۆشییە بۆ بەرامبەرەکەی یا مەبەستی شکاندن و سوکایەتی پێکردنیەتی بۆیە برا دەبێ ئاگادار بین خۆمان تووشی جۆری خراپە بێشەرعیەکە نەکەین و لە قاڵبی نەسیحەتکردنیشدا پێشکەشی کەین و نیشانی دەین وای دەرخین کە ئێمە ئەم هەڵەیە ناکەین ئێمە لەو بابەتە نین ئێمە ڕازی نین لەو شتە ئەوە کارێکی باش نییە کارێکی هەڵەیە تێبینی دووەم چۆنیەتی نەسیحەتکردنی بەرامبەرت ئەمە گوناحە شایستەی تۆ نییە لایەقی تۆ نییە نابێ ئەو کارە بکەی نەسیحەتەکەی کردی بۆ لای خوا خوا جەزای داتەوە واجبی خۆی بەجێگەیان ئەو جا سەترت دەکە ناچێ لە شوێنان باست بکە ناچێ لای خەڵک باسی کە فلانەکە زاوای کرد فلانەکە زاوای کرد فلانەکە زاوای کرد تۆ زانیت ئەوە وای کردو تۆ زانیت وای کردووە لە هەمووی زیاتر کە ئەمڕۆ هەیە بەوە ناوەستێ فریا ئەو هەم خەڵکە ناکەوێت پێیان بڵێ لە فەیسبوک با بڵاوی کاتەوە کەواتە برا واجبە لەسەر ئێمە سەتری عەوڕەت بکەین بیدعە جیاوازە دێمە سەری ان شاء الله ڕەدانەوەی ئەهلی بیدع جیاوازە و ئسلوبێکی ترە کە باسی دەکەین ان شاء الله ئەمما برای مسلمانت کە ئەهلی بیدع نییە کە منحرف نییە خرافی نییە مشرک نییە تۆ بێ بتەوێ فەضحی کەیت و سوکایەتی پێ بکەیت و لای خەڵک باسیکەی ئەوە نەقدێکی بەننا نییە و ئەوە ئسلوبی مسلمانیش نییە لە نەسیحەتکردندا لە قاو بێەوە کە ئێمە نەسیحەتی یەکتر بکەین یەکتر بشکێنین ئەوە وریابین لەسەری قەرزدار دەبینەوە گوناهبار دەبین لەسەری و دەبینە هۆکارێکیش بۆ ئەوەی کە فاحیشە و عیب و عاری ئەهلی ئیسلام و ئەهلی سنە لە ناو خەڵکدا بڵاو بێتەوە کەەوە تاوانێکی زۆر گەورەیە چونکە کە تۆ وات کرد کە تۆ کەسێکی ئەهلی سنت شکاند و سوکت کرد لە ناو خەڵک لەمە دو خەڵک قبولی حەقی لێ ناکە نسیحەتی لێ وەرناگرێت وای لێ دێت تۆ بوویتە چی بویتە ئەو کەسەی کە سەدەت تەناسە عن سەبیل الله وات کرد خەڵک لەمە دوا دینی حەق وەرنەگرێ لەو کەسە ئەی خەڵک چی بکە خەڵک لەمە دوا بچێتە ئەولاولا شتی ناحەق وەربگرێ بۆیە کە نیەتەکە ئیخلاصی تێدا نەبوو لە ئەسلوبەکەشدا مخالفە بوو ئاکامی زۆر خراپی دەبێ پەنا بەخوا نیەتی خۆمان خاڵسکەین براکانم کە باشترین عیبادت والله لەم جانی بەدا ئەوەیە کە تۆ عیبی براکە دەبینی بچی نەسیحەتی خێرێکی زۆر گەورەیە بینەکە وبینە، لە بینی خۆت و ئەودا، وەرە نەسیحەتی بکە، ئامۆژگاری بکە، کارێکی زۆر چاکە، ئەمما فەضحی بکەیت و سووکی بکەیت لە ناو خەڵکدا و هەدەف شکاندنی بێ، ئەوە، ان اللە یدافع عن الذین آمنوا، خوای گەورە لەو شتانە بە جواب دێ، خوای گەورە قەبووڵی ناکات. بێینە سەر کەیفیەتی ڕەتدانەوەی ئەهلی بیدع، ئەهلی بیدع شتێک دێننە پاڵ دینەکەوە کە لە دینی خوادا نییە، موسڵمانان گومڕا دەکەن، قیام المرء بما يسند إليه من عمل على أتم وجه يعني چی؟ بۆ ئەوەی ڕەوشتت جوان بێ بۆ ئەوەی تووشی درۆ نەبی بۆ ئەوەی تووشی بێوەعدی و خلاف نەبی خلاف لە وعد نەبی ئەوە هەر کارێکت پێ دەسپێرێت بە جوانترین شێوە ئەنجامیدا بۆچی براکەم ئایا چ عیلاقەیەکێ لە بینی ئەنجامدانی ئەرکەکەت بە جوانی لەگەڵ ڕەوشت جوانی چ عیلاقەیەک لە بەینی ئەم دوو خاڵەدا هەیە عیلاقە زۆرە بۆ نمونە کەسێک دوکانێکی پێسپێراوە کە دوکانی پێسپێراوە علا سەبیل میتال بەکرێ بەیانی خەوتووە تا سەعاتدە نوێژی نیوە ڕۆژ دەڕوا بەنیەتی بە بیانووی جەماعەتەوە سعاتێک سعات و نێوێک تاخیر دەبێت دوای کە خاوەنی دوکانەکە دێتەوە ئەرێکا کە تۆ چیت کرد ئەها چونکە ئیشەکەی بە جوانی نەکردووە ئەگەر بڵێ وەڵا من تا سەعات دە خەوتبووم و نوێژی نێوەڕۆژ ڕۆیشتم سەعات و نێوێک کابرا دەری دەکا ناچار پەنا دەبا بۆچی بۆ درۆ ها ئیشەکەمان باشە الحەمدلله زۆر باشە دوکانمان کردوێتەوە و دانیشتوینە و انشاءله خوا ڕزق دەدا تووشی درۆ دەبێت بۆ چکە ئیشەکەی خۆی بە جوانی نەکرد کە ئیشەکەی خۆی بە جوانی کرد بە تووشی چی نەدەبوو بێوەعدی نەدەبوو تووشی درۆ نەدەبوو تووشی کۆمەڵێک بەهانە نەدەبوو بهێنێتەوە کە خۆشی ئەزانێت ڕاز ناکە تێدا حتی یسلم بذلک من التوبیخ والتقریع کە تۆ ئیشەکەی خۆت بە جوانی ئەنجامدا لە چی ڕزگارت دەبێ لە سەرزەنشت و لۆمەکردن ڕزگارت دەبێ کە سەرزەنشت ناکە ومن ذل الاعتذار لە چیش ڕزگارت دەبێ لە زەلیلی عزرهێنانەوە و داوای عفوکردن و واللهی ببورە براکەم ئەمڕۆ ئاوا بوو ئێ ڕۆژێک ئاوا بوو دوو ڕۆژ ئاوا بوو تۆ هەر ئیشدەوە بێ اعتیزار بکەیتەوە کەواتە تۆ سوک دەبی زەلیل دەبی وریابە نەچی بیشەرعێنیت نەچی تەجویزی بکەیت بۆ چکە تۆ خۆ تووشی بوویت وەڵا کاکە گیان قەیناکە جا بۆ دروستە خۆ چی تێدا چ مشکلەیەکێ لەوەدا بچی لەو لاولا قیل و قال بێنیتەوە بۆی شتەکەی خۆت چ بکەیت حەڵاڵیکێت خەتەرە وریامە وریابە بۆ ئەوەی ڕەوشت بەرزێتی بمێنێ کە هەڵت کرد بڵێ وڵا هەڵە بووم داوا دەکەم لە خوا لەمان خۆش بێ منیش مرۆڤم تووشی هەڵە بووم هەڵم کرد ئادەم کە پێغەمبەری خوایە علیه الصلاة والسلام کاتێک کە لە درەختەکەی خوارد و موسا دێت گلەی لێ دەکات ناڵێ وەڵام من نەمخوارد خواردی هەڵەکەی کرد وعصا آدم ربه فعصا آدم ربه فغوى بەڵام کە کردی داوای لێ خۆشبوون لە خوا دەکات ربنا ظلمنا أنفسنا خوای زوڵمان لە نفس خۆمان کرد اعترافی کرد وە لێمان خۆش بە کە تۆ لێمان خۆش نەبی کەس لێمان خۆش نابێ کەواتە برا ئەمەش خەسڵەتێکی جوانە ڕەوشت بەرزێتی پێوەیە ئینسان کە هەڵەی کرد بڵێ هەڵە بوو کە هەڵەی کرد بڵێ هەڵە بوو بەڵام لێرەشەوە دیسان دووبارەی دەکەمەوە ڕەوشتێک پێویستە لە ناو گەنجاندا هەبێ زۆر زەڕورە نەچن ئەتەواسە و بێ ئەو لەو بجێڕێتەوە ئەو لەو بجێڕێتەوە ئەو لەو بجێڕێتەوە بۆ منە برایەکیان بینی برایەکی خۆیان تووشی هەڵە بوو یاڵا ڕسائلی جەوال و ڕسائلی مۆبایل بکە ئیش بکەوە ئیش ئەو بۆ ئەو دێنێرە بۆ ئەو دێنێرە بۆ ئەو دێنێر تا وای لێ دێ لە خلالی ڕۆژێکدا هەرچی خەڵکی شار و گەنجی شارە زانی ئەوانەی یەکتر دەناسن فڵانە کەس تووشی هەڵەیە بوو ئێبرا خێرت گەیشت نەوەڵە گوناهبار بوویت چیت داوە لەو لە جیاتی سەتری بکەیت تۆ هاتی هەموو خەڵکت لێ ئەلان کرد حتا کە تووشی هەڵەیەکی منهجیش بێ جارێ وای لێمە کە هەموو دەرگاکانی لێدا بخەیت کابرا تووشی عینات بێ لەمە دو هەر ناگەڕێتەوە وا مەکە نەسیحەتی بکە بە مامۆستایەک بڵێ نەسیحەتی بکە تکراری نەسیحەتی لەگەڵ بکەوە بەریفق بەلین بەشکو خواهی داەتی دا بگەڕێتەوە ئاعتراف بە غەڵەتەکەی بکە بەس کە تۆ هەڵت لێ بینی یەکسەر هەموو دنیاد لێ ئاگدار کردەوە تەوا کابرا دەرگای لێ داخرا تازە چی بکە بۆ کوێ بگەڕێتەوە حیای چوو لەوانەیە عینادی بگرێت و بەردەوام بێت لەسەر ئەو غەڵەتێ کەواتە تۆ سەبەبیت و تۆ گوناهباریت لەو کارەدا بۆیە براکانم سەترکردنی یەکتر لە هەڵا لە عثرات لە زەلات پێویستە بەڵام چی لەگەڵ بێت نوسحی لەگەڵ بێ و ئیخلاص و دڵسۆزی لەگەڵ بێت